لەسەر وشەی زاردەشت پەڕاوێزێک هەیە، زاردەشت واتە، زار زائیدەن دەشت واسع النطق، کۆتایی پەراوێز. دامەزرێنەری ئەو ڕێبازگەی کە نزیکەی دوو هەزار و پێنج سەد ساڵی خایەند و بگرە تا ئێستایش پەیڕەوانی هەر ماوە، گوزەرانی ژیانی زەردەشت زۆر زانراو نییە، تەنها ئەوەی کە لە باستانە باوەڕپێکراوەکانەوە مابێتەوە ئەوەیە کە نزیکەی شەش سەد و بیست و هەشت ی پێش زەینی لەدایکبووە لە باکووری ئێران. لە هەڕەتی لاویدا بانگەوازەکەی بڵاوکردەوە بەنێو مەردومدا. هەرچەندە دژوار و ناحەزانی زۆر بۆ پەیدا بوو، بەرەنگاریان دەکرد، بەڵام هیچ کۆڵی نەدا، تا لە کۆتاییدا توانی ئامۆژگارییەکانی بگەینێتە یەکێ لە پاشاکانی ئەو سەردەمە. خۆی نزیک کردەوە لە پاشا و دۆستایەتیی لەگەڵدا بەتین کرد. پاشایش بە پێی نەریت و ئاکاری پەنای دا و لای خۆی هێشتیەوە. ڕێبازگەی زەردەشتی بریتیە لە تێکەڵێکی سیر لە یەکێن و دوێن لەسەر وشەی یەکێن پەراوێزێک هەیە یەکێن واتە باوەڕ بە تەنها گردکار لەسەر وشەی دوێنیش پەراوێزێک هەیە دوێن واتە باوەڕ بە دوانی گردکار کۆتایی پەراوێز زەردەشت بڕوای وابوو کە خواوەندێک هەیە بە ناوی ئەهورامزدا هانی ڕاستی و ئاشتی دەدات، خواوەندێکی تر هەیە بە ناوی ئەهریمەنە هانی دڕندەیی و جەنگ دەدا. جا لە گێتیدا زۆران و ستێزەیەکی هەمیشەیی هەیە لە نێوان هێزەکانی ئەهۆرامزدا و هێزەکانی ئەهریمەن، هەر کەسێکیش ئارەزووی خۆیەتی کام هێزیان پەسەند دەکات و ڕەدووی کامیان دەکەوێ. بەڵام لە کۆتاییدا ئەنجامی پەروێزی و سەروەری هەر بۆ ئەهو رامز دایە. زاردەشتیەکان بڕوای تەواویان بە ژیانی دوامەرگ هەیە جگە لە ژیانی ئەم جیهانە. لە ڕووی ئاکار و نەریتیانەوە زۆر گرنگی دەدەن بە ڕاستی و ڕاستگۆیی، ناگونجێن لەگەڵ پارسایی و بێهاوسەری. هەندێک ئاکاری تایبەتی تریان هەیە کە پەیڕەوی دەکەن وەک، ڕێزگرتنی ئاگر و بەڵێسەی هەمیشەیی لە پەرستگاکانیاندا. لەگەڵ مردووانیاندا ڕەفتارێکی تایبەتیان هەیە. نە دەینێژن و نە دەیسوتێنن، بەڵکو لەسەر لوتکەی چیایەکی زۆر بڵند دایدەنێن تاکو ببنە خۆراکی قەل و داڵ. ناوەڕۆکی زەردەشتی، ئەگەرچی پێکهاتووە لە چەند بڕوا و ڕێبازێکی دێرینی ئێرانی، کەچی لەوە ناکات ئایینێکی بڵاو ببێت و برەوی هەبووبێت، تەنانەت لەو ناوچانەیش کە زاردەشتی بوون و خرابوونە ژێر دەسەڵاتی کۆرشی شاشان لە ناوەڕاستی سەدەی شەشی پێش زایینیدا. بەڵام لەو دوو ساڵەی دوایین را زۆر لە پاشایان هاتنە سەر ڕێبازگەی زاردەشتی و ئیتر بەهۆی ئەوانەوە تەواو گەشەی سەند. کاتێ کە ئەسکەندەری مەکدۆنی هاتە ئەم ناوچانە ئیمپراتۆریەتی پارسی ڕوخاند و زاردەشتیش دووچاری نوشستی و نەگبەتی بوو، بەڵام بە هاتنەوەی بنەماڵەی ساسانییەکان لە ساڵی دوو سەد و بیست و شەش ی زایینی هەتا شەش سەد و پەنجا و یەک ی زایینیدا جارێکی دی بووژایەوە و بووە تاکە ڕێبازگەی باوەڕپێکراوی دەوڵەت.